دەی سا با واز لەم کارە بەدەی بهێنێ ئەگەر دەستبەرداری ئەم ڕێگرتن لە نوێژ کردنی پێغەمبەرە نەبێ بە مووی پێشە سەری ڕای ئەکێشین و توڕی ئەدەینە ناو ئاگری دۆزەخ. ناصیە کاذبە خاطیە. ئەو پێشە سەرە درۆزنە تاوانبارەی واتە ئەو پێشە سەرەی کە پێشە سەری کابرایەکی درۆزنی تاوانبارە لێ گەڕێ لەم ڕەوشتی بەدەت ئەی کابرای کافر و تۆیش ئەی محمد هەرگیز بە گوێی مەکە و سوجدە بەرە بۆ خوای خۆت و لێی نزیک بەرەوە.